یاخود شێتە؟ یاخود هەردووکێتی وتمان کە ئەو بە مانای چی بێ؟ ها؟ واو ئەو بە مانای واو بێ لێرەدا خی گەورە دەفەرمێ کەدالیکە یعنی بەم شێوەیەی ڕابرد کە چیان بە موساوت ما أتى الذين من قبلهم من رسول بۆ ئەوانەی پێش موشریکەکانیش پێش کفاری قوڕیشیش بۆ قەومەکانی تریش پێغەمبەر نەهاتۆ بۆ لایەن ئللا هەر پێغەمبەرێک هات پێ وتویانە چیان پێوتوە جادوگەرە یاخود شێت هەموویان هەمویان بە پێغمبەرەکەی خۆیان ئەم دووشیان پێوتووە جادوگەرە یاخود چییە یاخود شێتە مەڵە لە بەرامبەر چی وتویانە جادووگەرە کاتێک کە پێغەمبەرەکە بەڕاهینی پێ بووە معجیزاتی پێ بووە ئەوانیش بێدەسەڵات ماونەتەوە بەرامبەر معجیزەکان وتویانە کاکە مە جادووە سحرە لێمان دەکا نەیانتوانیەوە چۆن چۆن وەصفی بکەن چۆن ڕەدی بدەنەوە ئەمە ئايات و بەڕاهین و معجززەی ڕون و ئاشکرایە لە بەرامبەر معجززات و بەڕاهینەکاندا وتویان ئەمە سحرە ساحرە جادووە دەیکا لێمان باش لەبەرامبەر ئەو دەعوەیەش کە کردویانە پێغمبەران خوا بە تەنها بپەرستن واز بێنن لە پەرستنی غەیری خوا واستە دامەنێن غەیری خوای گەورە شایستەوەنی هانای بۆ ببرێ لە بەرامبەر ژتیانە چییە ئەو شێت بووە سەری لێ تێک چووە أجعل الآلهة إلها واحدا إن هذا لشيء عجاب هەموو محافەزەی سلێمانی بە پەنجەی دەست دەژمێرران چەند کەس ئەهلی تەوحیدن ئەهلی سنەتن داوە بۆ سەلەفیت دەکەن هەموو محافەزەی سلێمانی نەک شاری سلێمانی ئێ بۆیە خەڵک دەیوچی خوا ئێمە ئێوە سەران لە شێواوە ئێوە تێک چوون چەند جار مەثلەن باوکمان کەس و کارمان پێوەتین والله ڕۆڵ ئێوە سەران لە شێواوە ئێوە تێک چوون تێک چوون سەران لێشەوە یعنی چی یعنی مەجنون یعنی تۆ شێت بووی شێت بویت و سەرت لێ شێوا باس چیە کەی بۆچی وای وەصف دەکردی کە تۆ تێک چوبی و سەرت لێ شێوا بێ چکە تۆ بە تەنها لە شارێکدا دعوەیەک دەکەی هەمووی مخالفتە هەمووی چێ نەک زیناکار و مەشروب خۆر و فاسق دیندار مخالفتە ئەوەی کە دیندارێتی دەکا سەیری لەوە دێ کە پێی بڵێ تەنها هاوار کە نەخوا قالوا اجئتنا لنعبد الله وحده ونذر ما كان يعبد آباؤنا چۆن تۆ دەڵی دەبێ بەس خوا بە تەنها بپرسین بەس بڵێن یا ئەله کەسی ترنا ئەوانی تر هەموو وازی لێبێنین ئەمە شێتیە سەر لە شێواویە بۆی براکانم ئەم داوەیە بەردەوام ئەم دوو تۆمەتە لە چێنراون لە پێغمبەران عليه مساسلام و بەردەوامیش لە شوێنکەوتی پێغمبەران عليه مسلات وسلام ئەم دوو قسەیان پێدەوترێت و بە ئەندازەی غوربەتی دەعوە و بانگەوازیەکەش ئەوە تۆمەتەکان بە قوەتتر دەبن و بڵاوتر دەبن و زەقتر دەبنەوە لە سەریان قالو ساحر ئەو مەجنون ئەمەش پیشەی کەسانی دۆڕاوی بێ بەڵگەیە کە لە بەرامبەر ئەهلی حەقدا وەڵامی نەبوو ناچار چیت بۆ دەکا تەنابز بالالقاب لۆمە و لەقەب و تانە و تەشەرێکت لێ دەدا وەسفت دەکا بە وەسفێکی ناشیرن بۆی لە پێش چاوی خەڵک بتخە پێغمبەران عليه مسلڵات سلام ئەعقل الناس بوون و ئەعف الناس بوون و تەواوترین و کاملترینی مرۆڤایەتی بوون ئێستا لە ناو خەڵک کەوا بڵاو بێتەوە ئەوانە مەجنونن یان ساحرن ێ خەڵک گوێ ناگرێت بەڵێ ئەو کەسەی کە پێغەمبەرەکەی ناسی گوێی بۆ دەگرێت بەڵام خەڵکانیشی زۆر هەیە هەر لە دوورەوە براک هەر لە دوورەوە ناوت ناوتی بیستووە کە خەڵکیش ئاوا قسەت لەسەر دەکا ئەوە ساحیرە ئەوە جادوگەرە ئەوە شێتە ئەوە بەکرێ گیراوە ئەوە دژمنی پیاوچاکانە ئەوە دژمنی مسلمانانە ئەوە ئاوە ئاوە خەڵکانێک هەیە تااقەتی نییە بە دواشتدا بگەڕێت لێ بکۆڵێتەوە هەر دەڵێ سەلامەتی دووری و سەلامەتی لە خۆیەوە دوور دەکەوێتەوە لە داوەکە کەواتە ئەمە چەکی چێە براکانم چەکی ئینسانی دۆڕا و فاشل ناحەق کە دەیانەوە بەچی بەرەنگاری داوە و بانگەوازی تەوحید و سنە بدەنەوە بە ناو ناتۆرەی ناشیرن لێنان لە دوعات و بانخوازانی ئەهلی تەوحید و سنە باشە سەیرە چۆن هەموو قەومەکان ئەم دوو وشەیان بە پێغمبەرەکانیان وتووە ئەتەواسەو بێ ئایا وەسیەتی یەکتریان کردووە؟ ئەو قەومە قەومی یەکەم وەسەتی قەومی دووەمی کرد کە پێغەمبەر بۆ ئێوە شاد وای پێ بڵێن هی دووەمیش قەومی وەسیەتی قەومی دوای خۆی کرد کە پێغەمبەر بۆ ئێوە شاد وای پێ بڵێن دەبێ شتێکی وا بوو بێ ئیتیفاقێک بوو بێ وەسیەتی یەکتریان کرد بێ نا مۆزۆ وەسیەتکردنی یەکتر نیە بەل هم قەوم تاغون ئەوانە هەمویان چ قەومێکن قەومێکن زێدەڕەون زێدەڕەویان کردووە و قەومێکن لە سنوور دەرچوون بۆیە تەماشا دەکەی هەمویان هەمان قسەیان هەیە چکە تۆ کە لە خوا نەترسی بە کەیفی خۆت بێ مراقبەی خوا و بێ لە بەرچاوگرتنی یعنی تەقوا تان و تەشار لە کەسێک بدەیت ئەوە ئاساییە دەڵێن هەمویان یەکتریان گرتووە لەوەدا بە پێغمبەرانیان و تۆ شێت بە پێغمبەرانیان و تۆ ساحێر جادوگەر ئاوە کەواتە ئەو دوو صنفە هەیە برام من خالفهم کێیە ئەوەی کە مخالفی عقیدە و منهجتە ئەی من خذلهم کێیە ئەوەی کە مخالفت نییە لە عقیدە و منهجتدا بەڵام حەزت پێ ناکە حەسادت دەیکوژێت چاوی پێت هەڵنایە ناچار دەچێتە جەبهەی مخالفەوە حەز دەکا ئابرووی تۆ بچێ سمعەت بشتێ بەس بۆەوەی شیفای دەرونی بدرێت بۆی دڵەکەی ئیسراحەت بکە بەڵام وەعدی پێغەمبەری خوایە عەلەیهی سڵاو سڵم لا یەضرهم من خالفهم ولا من خذلهم لە فەیسبوک شتێکم بینی لە معهد دانیشت بووم دەجالێک هەیە مجرمێک بە ناوی کوڕەکەی منەوە على اساس شت بڵاو دەکاتەوە داوا لە خخوای پرگار دەکەم بۆ خاتری ناوە جوانەکانی سفاتە بەرزەکانی لە ماڵی خوا دانیشتوین خی پردگار ڕیسوایکە ئەوانش کە پشتگیری لێ دەکەن باس لەوە دەکا کە من على اساس پێشتر تون بووم لەگەڵ ئەهلی بیدا ئەمما ئێستا منهجم گۆڕاوە نازانم لەوەتی من هاتوومە سلێمانی چێ ڕەدی مبتدع دەداتەوە جا حزبی بێت تەکفیری بێت سۆفی بێت علمانی بێ هەرچی بێ کوانێن للە الحمد یوم بعد یوم ڕۆژ لە دوای ڕۆژ منهجمان ڕوونترە ڕێکترە زیاتر ڕەدی چێ دەدەینەوە ئەهلی بیدا دەدەینەوە سوپاس بخوای گەورە بەخوا لە مەشریق و مەغریبی ئەم وڵاتە مبتدیع قسەیەک بە سەلەفیەت بڵێ وا دەزانم لە هەموو کە زیاتر مەسئولم لی مەسئولی چی یعنی خۆم بەرپرس دەزانم ئەگەر ڕەدی نەدەمەوە ئیسراحەت ناکەم کە دیفاع لەو دەعوەیە نەکەم لەو تەوحید و سوننەت و مەنهەجی سەلەفە نەکەم و شوبهەکانی پوچەڵ نەکەمەوە سوێند بەخوا ئیسراحەت ناکەم ئێ باشە تۆ بە من دەڵێ وەڵا لەگەڵ مبتدع منهجی گۆڕاوە ئێستا جیاوازە حچی پێنەماوە چۆن دەیانوت ساحرون ئەو مەجنون ئەویش پەنا دەباتە بەر درۆ و بهتان و کۆمەڵێک لەو بابەتانەکە خوا دەزانێت درۆ دەکات بۆیە براکانم یعنی ئاگامان لێی بێت تەنها مخالف دوژمنی داوای حەق نییە متخاذلیش چکە متخاذل داوەکە دەگۆڕێتەوە بە ئارەزووی نەفسەکەی خۆی چاک دەزانێ حەق کامەیە بەڵام نەفسی ڕێی پێنادا کە نەفسی ڕێی پێنادا ناچار تەنازول لە داوەکە دەکا دانی بەوە دا نایەت ناتوانێت نەفسی ڕێگای پێ نادا بڵێ ئەوە حەقە ئەو داوەیە حەقە ئەو بانگەوازیە کە دەیکا حەقە ڕەدی مبتدع داتن نە بۆی نەفسەکەی خۆی سەرکەوێ قسەیەک دەکا کە کێ دڵی پێخۆشە کە کابرای مخالف دڵی پێخۆشە ئەمەش ئەو کەسانە واللهی فەشەل دێنن بە فەضلی خی پەرۆتگار چکە پێیان دەڵێن تۆ کەسێکی نەناسراوی لە پشت پەردەوە قسە دەکەی کەواتە پیاوێک نی بە ئاشکرا هەر دیاریش بی ئێ چۆن تۆ ڕەدی ئەهلی بیدع دەدەیتەوە و خۆت وا دەزانی ڕەدی مبتدع دەدەیتەوە کە کەس ناشت ناسێت چێی ئەی ڕودودەکان لەکوێیە بەرامبەر بە ئێمە بە فەزل و کەڕەمی خی گەورەکە الحەمدلله بیدعەیەک نییە سەر هەڵبدا لە هەر شوێنێک ئللا بالمرصاد لی بۆی دانیشتونی و ڕەدی دەدەینەوە بەبێ ئەوەی گوێش بە کەس بدەین بە فەزل و کەڕەمی خوا مەسئول بێ نامەسئول بێ علمانی بێ ئیسلامی بێت هەرچی بێ یەکسەر ڕەدی دەدرێتەوە سپاس بۆ خی گەورە کەچی لەگەڵ ئەوەشدا ئەو لە خوانە ترسیە دەکەن کەسانی متەخاذل کە دژایەتی متەخاذل زۆر زۆر زۆر خراپتر و پیسترە لە دژایەتی مخالف ئەگەر هەزار شەخس پەرست دژایەتی مام بکا بە خەیاڵماندا نایە بەڵام متەخادلێک وا دەربڕێ کە ئەو لەسەر سنەتە و غیرەتی هەیە لەسەر سەلەفیەت بە پەرۆشە بۆ ئەو سەلەفیەتەی کە مامۆستا عەبدولەتیف تێکی داوە قڕ بەسەرت قڕ بەسەرت کە وابزانیت تۆ دیفاع لە منهەجی سەلەفی دەکەی بڕۆ لە شەرق و غەرب بە فەضلی خوای گەورە لەو کوردستانە لەو عێراقە پرسیارکە تۆی نەکیڕەی نەناسراو پاسەوانێتی لەو مەنهەجە دەکەی یا ئەو مامۆستای سەلەفیانەی کە لەو کەناڵە موبارەکەوە دەردەچن ان شاء اللە بۆیە براکانم ئینسان وەڕعێکی باریدی نەبێت وەکو شێخ مقبل دەیفەرموو هەندێک کەس وەڕعی هەیە برام دەبێ ئینسان دەمی خۆی پارێزێ و بە تەقوا بێ الوەرع البارد ئەوەی متخادلە متخادلە ئەوەی متخادلە چەپەڵە و پیسە و زەرمەندە جا یاخوا بە ناوی سەلفێتەوە قسە دەکا بابیکە چەپەڵە بۆ چونکە چاوی هەڵنایە بە دەعوەی حەق ئایا دەبێت چ دژمنایەتیکیان لەگەڵ ئێمە هەبێ یا ئیلاهی چیمان بەرامبەر کردوون ئەگەر بڵێن وڵا کاکەوانە داوە بۆ سەلەفیت ناکەن ئەی خەڵک هەموو پێتان دەڵێت درۆ دەکەن ئەوەندەی کە کەناڵی ئامۆژگاری داوە بۆ سەلەفیت دەکا و ڕەدی مبتدع دەداتەوە ئەوەندەی کە مزگەوتی بەهش ڕەدی مبتدع دەداتەوە ئێوە لە کوێ خەوتن پێمان بڵێن کەواتە کە چێشتتان لەگەڵ ئێمە لەسەرەوە بێ دەعوە بۆ سەلەفیەت ناکەین خەڵک پێتان دەڵێت کەذەبتم درۆتان کرد ئەی چێشتتان دەبێت بێ ئەو ڕقاستورە چی هەتانە ئێوە کە بەردەوام خەریکن هیچ نیە ئللا نەفسەکەیان نەخۆشە دەرونیان نەخۆشە بۆیە شیفای دەرونی خۆیان لەوەدا دەبینن کە ببنە میکرۆبێک بۆ ئەو داوە سەلەفیە و دژایەتی داوای بانخوازانی ئەهلی سنە بکەن و بە ناوی سەلەفیەتیش بۆیە شەڕی ئەوانە پیسە بەڵام مژدە بێ مژدە بێ بە ئیزنی ڕەب العالمین ئەمڕۆ یا بەیانی دەپوچێنەوە یەک بە یەک دەردەکەون بەڵام ئەمڕۆ یا بەیانی بۆ چکە خوا هەڵناگرێ برا خوا لێت هەڵناگرێت تۆ کەسێک داوای سەلەفی بکە و دیفاع لەو داوە و تەوحید و سنەیە بکە تۆ پێی دژایەتی بکەی لە جیاتی مسانەدەکردنی بۆ لەبەر چی دەیکەی بیکە و ئەو جارە عاقبەتەکەی دەبینی ان شاء الله و دەژڵین لا حول لنا ولا قوة الا بالله پەروەردگار دەفەرمێ چی فتولى عنهم ئەوەی مژدەکە لێرەدایە فتولى عنهم فما انت بملوم پشتیان لێ هەڵکە ئهمالیان کە خی گەورە بەسە بۆی ئەوان ڕیسواکات و دەریخات کە ئەوانە مەبەستیان بە پەرۆش نین بۆ ئەو دەعوەیە فتولە عنهم پشتیان لێ هەڵکە ئی پێغمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام فما أنت بملوم تۆ لۆمە ناکرێی لەسەر ئەوەی کە ئەوان وەڵامی چی نادەنەوە وەڵامی داوای پێغمبەران نادەنەوە گلەی لە تۆ ناکرێت تۆ چی لەسرم ما عليهیکە إلا البلاغ المبين بەلاغی مبینەکە دەکەیت و کە وەڵام نەدەنەوە خۆیان تاوانبارن مەڵێ وەڵا براکەم ئەو شتە دەزانێ پێویست ناکە من پێ بڵێم نا پێی بڵێ هەندێک شتەیە لێی غایب دەبێ برا بەخوا شتی وا هەیە بۆ خۆت لەبەریشتە بەڵام لەبیرت نییە ئاگات لێ نییە بڵێ براکەم ئەو شتە وایە ئەوە وایە تۆ بەو بڵێ ئەو بەو ویتر بڵێ یعنی تەذکیری یەکتر و بیرخستنەوەی حەق بۆ یەکتر کارێکی زۆر مبارەکە و واجبە لە سەرمان ذیکراش خستنەوە بیریش سوود بەچێ دەگەێنێ سوود بە ئیمانداران دەگەێنێ لە غەفڵەت بێداریان دەکاتەوە لە خەو بە خەبەریان دێنێ کە خەریک بێ دوور کەوێتەوە نزیکی دەکاتەوە یەقینی بۆ زیاد دەکات دوای ئەو پەرۆردگار دەفەرمێ کەواتە ئێمە لەلایەکەوە فەتەوە لە عنهم لەلایەکەوە وەدەکر دەبێ ئەم دوشتە ئاگاد لێ بێ بەرامبەر بە مخالف فەتەوە لە عنهم جنۆکە و مرۆڤ ئیلا بۆ یەک شت نەبێ ئەویش کە عیبادەت عیبادەتی چیە عیبادەتی خوای پەرۆردگار کەواتە ئامانج لە دروستکردنی سەقەلەین مرۆڤ و جن ئەوەیە کە خوای پەرۆردگار بپەرستن ئامانج لە دروستکردنی ئێمە ئەوە نییە کە باوەڕمان بەوە هەبێ کە خوا خالق و ڕازق ئەوە ئامانج نییە برا ئەوە ئیبلیسیش باوەڕی بەوە هەیە ئامانجەوەیە کە بی پەرستیت بە تەنها بیپەرستیت لەم ئاەتەدا دوو فعل هەیە خەلقتو لەگەڵ چی خەلقە لەگەڵ یعبود وەنیە فاعلی فعلی یەکەم چێە تا الفاعل کە چێە خی گەورە ئەی فاعلی فعلی دووەم واو الجەماعەیە کە دەگەڕێتەوە بۆ چێ ئینسو جن خوای گەورە فاعلی فعلی خۆیەتی یان نا بەڵێ خەڵقی کردو یان نەی کردوین فعلەکەی خۆی پێ هەڵسا بەڵێ پێ هەڵسا کە تۆ باوەڕت وابێ خوای گەورە بە فعلی خۆی هەڵسا و ئەو فعلی خەلق و ئحیا و ئیماتە و سائری ئەفعالەکانی خوا هی خوان ئەوە تەوحیدی ڕوبیە لە تۆدا تەواوە بەڵام تا ئێستا هیچ فعلێکی خۆت نەکردووە کە تۆی بۆ دروستکراوی ئەویش چییە یعبدون کاتێک تۆ ئەو هەدەفەی لە پێناویدا دروستکراوی جێبەجێت کردووە کە چی بکەیت بە فعلەکەی خۆت هەڵسیت کامەیە فعلەکەی خۆت یعبدون کە خوای گەورە بپەرستی کەواتە تۆ بۆ مسلمان نابی بڵێ وەڵام باوەڕم بەخوا هەیە کاکە خوا هەیە خوا خالقە و ڕازقە و مالکە و ئێ چیت کردو فعلەکەی خۆت نەکردو تا ئێستا فعلەکەی خۆت ئەنجامدا یعبدون خوای گەورە بپەرستیت ئەو کاتە بەڵێ ئەوەی کە تۆی بۆ دروست کرا خوای گەورە ئەو شتێک کە تۆی بۆ دروست کردووە جێبەجێت کرد ما أريد منهم من رزق پەروردگار دەفەرمێ من نامەوێت لەوان ڕسقی من بدەن چکە خی گەورە پێویستی بە ڕسقی کەس نییە دۆڵەمەندە و بێ پێویستە لە هەموو کەس وما أريد أن يطعمون خوای گەورە ناشیوێ خۆراک بدەینە خوا خواردن بدەینە خوای گەورە خوای گەورە خۆی خواردن دەداتە ئێمە ڕزق دەداتە ئێمە ئەمما خۆی پەروەردگار یطعم ولا یطعم خواردن دەداتە خەڵک خۆ هیچ ناخوا لەیسە کە مثلهی شەی کەواتە براکانم پەروەردگار ئەرچی قورسی لەسەر ئێمە دانەناوە ئەو ئەرکەی لەسەر ئێمەی داناوە لە تواناماندایە ئەویش چییە ئەوەی کە کەفالەتی کردووە بۆمان خوای گەورە دەڵێ کەفالەتیم کردوون و من خۆم بۆتان جێبەجێ دەکەم ئێمە هەوڵ بۆ ئەوە دەدەین بە دوای ئەوەدا ڕادەکەین ڕزق شەو ڕۆژی خەڵک ڕاکردنە بە دوای چیدا بە دوای ڕزقدا بەڵام ئەوەی کە خوا بۆی دروست کردوین تەکلیفی کردوین ئەوە نا حەجاجی یوسفی تەقەفیە دەڵێ ئەگەر هاتپا و خی گەورە بۆی عکس کردبینەوە هەمومان دەرەجەی بەرزمان دێنا خوای گەورە وتپای ئێوەم بۆ دروست کردو شەو ڕۆژ خەریکی کەسابەت بن ئە هەر لێگەڕێ مسابقەیەک دەبوو لە ڕاکردن بە دوای پارە و دیناردا بەڵام خوای گەورە ئەوەی بۆ دابین کردووی نووسیویەتی والله يا ابن آدم تفرغ لعبادتي أملأ صدرك غنى ويديك رزقا ئەی بەنی ئادەم تۆ تەفەڕۆکە بۆ عیبادەتی من عیبادەت هەر نوێژ و ڕۆژوو نییە ئەوەی ئێمە بۆ دانیشتن عیبادەت ئینشاءاللە برا طلبی علم لە عیبادەتە هەرە مەزنە پیرۆزەکانە خوا پێی خۆشە بوو پێغمبەری خوا ئەمری پێ کردووە کەواتە دعوە هەر عیبادەتە ئەمر بە چاکە و نەی لە خراپە عیبادەتە نەشری خیر لە ناو مسلمانان عیبادەتە وإلا تفعل ئەی کە وا نەکەین املأ صدرک چی فقرا ویدیک شغلا ئەگەر خۆت یەکلا نەکەیتەوە بۆ عیبادەت ئەوە دڵت دائیمەن فەقیری تێدایە حەز بە فەقیری دەکەی دائیمەن چاوت پڕ نابێتەوە و دەستیشت پڕ دەکەم لە شغلا شغل چییە یعنی مشغولی سەرقاڵی فریا هیچ ناکەویت هیچ شت دیار نییە ئەوانەی کە شەریکیان بۆ خوا دانا ئەوانەی کە کوفریان کرد و پێغەمبەرانیان بە درۆ دانا لەسەر شەریک بۆ خوا دانان مانەوە نەسی دەنوبەن یعنی نەسیبن بەشێک بەشێک لە چیان بۆ هەیە لە عذابی خوای پەروەردگاریان بۆ هەیە وەکو بەشی هاوشێوەکانی خۆیان لە ئومەتانی پێشوو مثل ذنوب اصحابهم ئومەتانی پێشوو کە لەسەر شیرک مانەوە و شوێن پێغەمبەران نەکەوتن خوا گەورە چی بەنسیب کردن ذنوبا من العذاب بەشێک لە عذابی بەنسیب کردن جا ئەوەی بە صاعقە لە ناوی برد ئەوەی بە صیحە لە ناوی برد ئەوەی بە حجارەتی من طین خوا گەورە لە ناوی برد ئەوەی بە غەرق لە ناوی بردن ئەوەی بە حەرق خوا لە ناوی برد هەر یەکەی خوای گەورە بە شتێک لە ناوی برد ئەمانەش وایان لێ دێ فعلا وایان لێ هات کوفاری مەکە و دوای کوفاری مەکەش تا ئەمڕۆی ئێمە دەیبینین جیل لە دوای جیل ئەوەی کە یاخی دەبێ لەخوا خی گەورە چۆن ئەخیری شەڕ دەکات و زەلیلی دەکات فلا يستعجلون کەوا بوو با پەلە نەکەن با پەلەی ئەوم لێ نەکەن عذابەکەیان بۆ بێنم هەر بۆیان دێ دڵنیا بن بەشی ئەوانیش هەیە چۆن بەشی پێش پێش خۆیانمان دا بەشی ئەوانیش عذاب هەیە بەشی ئەوان ماوە کۆتایی نهاتۆ با پەلە نەکەن سەبر بگرن دەیبینن چەندان کەس براکانم کاتی خۆی سەردەمی بەعس کە خەڵکیان تعزیب دەدا کابرای یعنی فەقیری ئەسیری بەردەستیان هاواری دەکرد یا ئەله بۆ خاتری خوا ان عذاب ربک لواقع پەروەردگار سوێندی خواردووە بەو شەشتە لەسەر چی لەسەر ئەوەی کە عذابی خوا بۆ ئەوان لە واقع دێتە جێ ئەو عذابەی کە خوای گەورە بەڵێنی پێداون و هەڕەشەی پێکردوون لێی هەڕەشەی لێکردوون پێی ئللا واقع دەبێت و دێتە سەریان ما له من دافع ئەو عەذابەی خوا ئەو سزای خوا کە بۆ سەریان دێ ئەوە هیچ کەسێک نییە بتوانێت ڕەدی کاتەوە هیچ ڕەتکەرەوەیەکی نییە باشە سوێندی بەچی خوارد وە تور سوێند بە تور کە تور چییە ئەو کێوەیە کە توری سینا ئەو کێوەی کە لەوێ خی پەروەردگار قسەی لەگەڵ موسا کرد و تەوراتی بۆ دابەزاند و کتاب مەستور سوێند بەو کتابەی کە چییە مەکتوبە مەستور یعنی مەکتوب ئەو کتابە نووسراوەی کە لەلایەن خواوە نووسراوەتەوە چییە یا لەو حلمەحفوظە ئەو کتابە مەستورە یاخود قورآانە یاخود تەوراتە ئەو تەوراتەی کە خخوای گەورە بۆ چی نرد بۆ موسا ئێ خوای پەرۆدگار بیەوێت یەک هەیەجانی پێ بکا و بیشڵەقێنێ هەر زۆر بە ئاسانی سەر زەوی هەمووی غەرق دەبێت هیچ چی نامێنێ بە کێویەوە بە دۆڵیەوە بە زەویەوە بە قەسریەوە بە بورجیەوە هیچ بەس ئەو بەحرە ئەو محیطە دوو ئەوەندە و نیوی وشکانیە کەواتە حەس مەحصورە ئێستا مەمنوعە خی گەورە منعی کردووە لەوەی ئەو بەحرە چ بکات یعنی فەیەضانێک دروست بێ لافاوێک دروست بێت و یەک شڵەقانە خوای گەورە بیەوێ پێی بکە سەر ڕووی زەوی هەمووی دادەپۆشێت و غەرقی دەکات مانای دووەم مەسجور بە مانای چی دێ المشتعل یعنی بەو سوێن بەو بەحرەی کە داجی دادەگیرسێت ڕۆژی قیامەت دەبێ بەچی سجرت عن شي اشتعلت نارا کە دەبێتە ئاگرێک و بڵێسە و دادەگیرسێت پێشتر لە ئاەتی چوارەم والبیت المەعمور جێمانێش البیت المەعمور یاخود بریتە لە کەعبە کە ئەو ماڵە ئاوەدانەی کە ئاوەدانە بە حاجی و بە معتەمر بە تائیف و بە قائیم بەردەوام ئەوەی کە تەوافی بە دەورەدا دەکەن و نوێژی لە دەورە دەکەن سوێند بەو بەیتە موبارەکە یا ئەو بەیتە موبارەکەی کە لە سەرووی ئاسمانی حەوتەم هەیە کە ئەلبەیت المەعمور کە کولی ڕۆژێک حەفتا هەزار مەلائیکەت دەچنە ناویەوە عیبادەت بۆ خوا دەکەن و چوونە دەرەوە حەفتا هەزاری تر دێت جاریش تریش ئەو حەفتا هەزارە نایەتەوە بۆ ناوی بیری لێ بکەون کولی ڕۆژێک حەفتا هەزار مەلائیکە کەواتە دەبێ وما يعلم جنود ربك الا هو کەس نازانێ جوندیەکانی خوا مەلایکەتەکان چەندن ئللا خوا نەبێ مەلایکەتیش وکوتمان مەخلوقێکی عظیم و گەورن یان نا زۆر مەخلوقی گەورەیە ئێ حەفتا هزار بچێتە ئەو بیت المەعمورە و بڕواتە دەرەوە نێتەوە حفتای تر بێ حفتای تر بێ دەبێ ژمارەی مەلایکە چەند بێ یا ئیلاهی بۆیە براکانم یعنی هەموو ڕۆژێک حفتا هزار کەواتە عەزەمەتی خوا دەردەکەوێ ئەو جارە خوای گەورە سوێن بەو شتە مەزنانە دەخوا بە چێوی طور کە خوای گەورە لەوێ قسەی لەگەڵ موسا کرد سوێن بەو کتابش کە چم کتابێکی مبارەک کە قورآن بێت یاخود ئەو لە مەحفوظەی کە هەموو شتێکی تدا تۆمار کراوە و یاخود سوێن بەو بەتل مەعمورە سوێن بە ئەو ئاسمانە بەرزکراوەیە و سوێندیش بە ئەو بەحر و دەریایەنە یعنی ئاسمان دەکەوێتە جوڵە و دەکەوێتە شپرزەی و جوڵە جوڵێک جوڵە جوڵێکی زۆر بەهێز و بەقوت یعنی ئاوا دەیبینی ئەو ئاسمانە وا نامێنێت کە ئێستا سەقفەن مەرفوعن سەقفێکی جوان بەس بەرزە و وەستاوە شتیوان نییە دەکەوێتە چی دەکەوێتە جوڵات جاوەرە تۆ بیری لێ بکەوە یعنی ئێستا پەنا بەخوای گەورە سەقفی ئەو مزگەوتەی ئێمە کە ئێستا ببینین ئەها دەستی کرد بە لەرزەلەرز و بۆی بکەوێت دەتۆقین چەند ترسناکە سەقفی مزگەوتێک سەقفی خانوێکت بەسەردا بکەوێت ئەی کە ئەو سەقفی ئاسمانە بکەوێتە جوڵە جارێ پێشەوەی کە ورد بێت و تەشەقۆقکە جارە جوڵەیە و دەیبینیت یوم تمور السماء مورا و تسیر الجبال سیرا جا ئاوڕ دەدیتەوە کێوەکانیش هەمووی کەوتونەتە جوڵە و لە شوێنی خۆیان کەوتونەتە جوڵە و دەڕۆن تاوای لێ دێ چی لێ دێ دەبێتە خۆڵەمێش پەنا بەخوای گەورە فویل یومئذ للمکذبین ویل واتا بە هیلاکچوونێکی زۆر بەهێز لەو ڕۆژەدا بۆ ئەو کەسانەیە کە حەقیان بەدرۆدانە للمکذبین بالحق کە سەیری کەی بەناو عیلمەکەیان و بەناو هەوڵەکەیان و بەناو عەمەلەکەیان و بەناو کردەوەکە هەمووی پوچەڵە فی خوض یلعبون هەندێک جار بیر دەکەمەوە دیقەت دەدەمێت چۆن دەڵی هەر سەنعەتە و بیر لە ئەهلی سنعەتی خۆی دەگاتەوە بەهۆی کەناڵی ئامۆژگاری و هەندێک جار دیقەت دەدەم هەندێک کەناڵ دەڵم باشە پێم ناڵی دەبێ هەدەف چی بێ لەو کەناڵەکە دایان ناوە کەناڵی ئامۆژگاری نا دە کەناڵی پوچەڵ یەعنی بیست و چوار سەعات بەس کارتۆنە کارتۆنی هادفە نا یعنی هادف بێت بۆ تربیەی منداڵ فێری ئەخلاقی کا فێری ئیمانی کا هیچ هیچ مشکە پشیلەیە نازام چییە باش ئەو هەموو پارەی سەرف دەکرد لە پێناو چی هەدەفتان چی یعنی هەدەفتان چییە ستا خەڵکانێکە قەناتێکی ئاسمانی دادنێ دەبێ هەدەفێکی هەبێت کەلیمەی مەبەستم چیە خەوض یلعبون فی خەوض یلعبون باش ئەم گاڵتە و گاڵتە جارێتیە لە چیدا لە باتڵدا کەناڵێک شەو ڕۆژ ئیش دەکا جا هەیە ئێجدیشە یعنی کولی مانجێک بەلایەنی کەمەوە دەبێت پێ شش دەفتەر بدات بەس حەقی قەمەر سەناعی جگە لەو هەم مەصرفەی تریش ئێ باش ئەمە لە پێناو چیدا چ بەرهەمێکی هەیە چ ئیسیفادەیەک بە خاوەنەکەی دەگەیەنێت پوچەڵ کەناڵ پوچەڵە ڕادیۆ پوچەڵە جەریدە و گۆڤار دەبینی دڵی خۆشە مسەقەفە وڵا گۆڤارێک دەردەکە ڕۆژنامێک دەگە چی یعنی چییە بیخوێنەوە لەو سەر تاسەر کەلیمەیەکی تێدانە فلسێک بێنێت ئەوەیە خخوای گەوردە فی خەڵدن یلعبوون خەڵکە لە چیدا دێو دەچێت خەریکی چییە یا خۆی مەژغول کە دۆم شەوە شەو دەچێتە زانکۆ زانکۆ دەوەرە با تەخەڕوش دەکا بەخوا کەڵکی دەپرسی بۆ عومەتەکەی ملەتەکەی پێوە نیە هەیچ نازانێت یعنی باسەکە تەنها لای ئەوە نییە کە فڕێدرێنە ناو جەهەنەم چۆنیش فڕێدەدرێن دەعا هەر زۆر بە فڕێدانێکی بەهێز پاڵ بە کەسێکەوە بنێ ئەگەر پاڵت پێوە بنێن بە پاڵدان بۆ ناو بەهشتیش خۆش نییە بۆ ناو بەهشت بۆ چونکە چی تێدایە ئەو پاڵ پێوەنانە بەهێزە ئەو سوکایەتە بێڕێزیە من چیە بۆ ئەوە یعنی بۆ نمونە مزگەوت ماڵی خوایە کەسێک بێ پاڵێکت پێێ دەی کاکە بڕۆ ژوورەوە مزگەوت و ماڵی خوا زۆر خۆشە ئێ باش بەس بووە بەبێ ڕێزی بووە بەبێ ڕێزی يوم يدعون إلى نار جهنم دعا چۆن پاڵ پێوە دەندرێن بۆ ناو ئاگری جەهنم پاڵ پێوەنانێک یعنی بێڕێزە دەی بڕۆن ناوێ فرە دەدرێن ناو ئاگری جەهنم یا لەسەر موچاو ڕاکێشترێن و فرە دەدرێن ناو جەهنمەوە پەنا بەخوای گەورە